چاوەڕوانی فەرمانی خودان و لەو ڕۆژەدا هەشت فریشتە عەرشی خوا هەڵەگرن بەسەر سەری ئەو فریشتانەی ترەوە کە لە سووچەکانی ئاسماندان. یەومەئیذ توعرەضون لا تەخفا منکم خافیە. لەو ڕۆژەدا ئێوە، ئەی ئادەمیزاد و پەریان، پیشانئەدرێن لە حوزووری خوادا هیچ شتێکتان کە شاراوە بێ لەویا ناشاررێتەوە. خۆزگە ئەو مردنە کە مردم مردنێ بوایە وای بمراندمایە هەرگیزاو هەرگیز زیندوو نەبومایەتەوە. ما اغنا عنی مالیە. هەرچی پارە و داراییم هەبوو دادی نەدام و سوودی نەبوو بۆم فسبح باسم ربک العظیم کەواتە ناوی خوای گەورەی خۆت بە پاک و بێگەرد ڕاگرە و سبحان اللە ی بۆ بکە.